سڵاو لە میوانانی ماڵی خوای پەروەردگار و لە ئومەتی مسلمان خوشک و برایی مسلمانم لەو ساتە وەختەوەی باوکی ئازیزمان ئیبراهیم پێغەمبەر عەلا نەبینا و عەلەیهی مسەلات و وەسەلام هیجرەت دەکا و دەچێتە شاری مەککەی پیرۆز لەو ساتە وەختەی کە دۆعایەک دەکات و پەروەردگار دۆعاکەی گیرا دەکات کە دۆعاکەی بریتی بوو لەوەی کە دەستی نزا و زمانی زەلیلی بۆ خوای پەروەردگار بەرزکردەوە و فەرمووی ئەم جێگایە ئاوەدان بێ و هەموو سانیەیەک سەری بەندایەتی لە نوێشدا بۆ تۆ نەوی بکرێ ئەم جێگایە ببێ بە جێگایەک کە هەمووان بۆ ئەنجامدانی نوێژەکانیان پێویست بێ لەسەر شانیان ڕووبکەنە ئەم جێگایە و قیبلەی تەواوی مسلمانان بێ بڕگەی سێیەمی دۆعاکەی دەفەرمێ پەروەردگارە فەجعل ئەفئیدەتەم منە الناس سەرج بن دەفەرمێ پەروەردگارە دڵی خەڵکانێک لە مرۆڤایەتی کەمێک لە مرۆڤایەتی بەشێک لە مرۆڤایەتی ئەگەر سەرنج بن دەفەرمێ باسی دڵ ئەکات پاشان باسی من الناس نەک هەموو مرۆڤایەتی بەڵکو لە ناو مرۆڤایەتیدا ئەوانەی مسلمانن ئەوانەی ئومەتی ڕسول الله صلی الله تعالی عليه وسلم هەمیشە و هەردەم دڵیان لەوێ بێ پاشان لە بیری هەنگاو هەڵگرتن و هاتن بن بۆ ئەنجامدانی نوێژ و بۆ حەجی ماڵی خوای پەروەردگار لەو ساتەوەی باوکمان ئیبراهیم پێغەمبەر لەگەڵ ئیسماعیلی کوڕی لەوێ نیشتەجێ دەبن و بینای کەعبە بەرز دەکەنەوە پەروەردگارمان ئەم دوعایەی قبول کردووە و لەو ساتەوە تا ئێستا ئاوەدانی و سوڕانەوە بە دەوری کەعبە و سەردانی ماڵی خوای پەروەردگار کردن دەستی پێکرد بە تایبەتی لەو ساتەوەی کە لە ذڕیەتی ئیبراهیم پێغەمبەر پێغەمبەری ئازیزمان عەلەیهی سەلات و وەسەلام لە دایک دەبێ و دەبێ بە پێغەمبەر و مسلمانان بەرچاوڕوونی پێدەدات سەبارەت بەوەی کە کۆڵەکەیەک لە کۆڵەکەکانی ئیسلام کە پێنجن بریتیە لە حەج و بریتیە لە گەشت کردن بۆ ماڵی خوای پەروەردگار لە ئەنجامی ئەم دوعایەی باوکمان ئیبراهیم پێغەمبەر خوشک و برای مسلمانم کام لە هەمووان کام لە ئێوە دڵی شەیدای کەعبە نییە کام لە ئێوە دڵی مشتاقی بینینی کەعبە و تەوافی ماڵی خوای پەروەردگار و ئەنجامدانی نوێژێک بە سەد هەزار نوێژ نییە کام لە ئێوە تامەزرۆی ڕەوزەی مبارەکی پێخەمبەری ئازیز نییە کام لە ئێوە تامەزرۆی ئەنجامدانی نوێژێک لە مەدینە و لە مزگەوتی پێخەمبەردا لە بەرامبەر هەزار نوێژدا نییە بێگومان هەموو لایەکمان مشتاقین سوژدەیەک لە ماڵەکەی خوای پەروەردگارا بەرین بۆ ئەڵڵا هەموو لایەکمان تامەزرۆ و مشتاقین بە دڵ ئەگەر بە جەستەش لێرە بین بە دڵ شەیدای کەعبە و هەردوو ماڵە گەورەکەی مەککە و مەدینەین کێ لە ئێمە تامەزرۆ نییە هاوشێوەی ئەو ئافرەتە بەڕێزەی کە لە ئاسیاوە بەڕێکەوتووە لە مەتاردا دەبەزێت لە دوای ئەوەی کە لەسەر پێیەکانی ڕادەوەستێ و ئاگادارە لەوەی کە کەمتر لە سەعاتێک دەگا بە کەعبەت الله سوجدەیەکی شکر دەبا بۆ خوای پەروەردگار و دوای ماوەیەکی زۆر چاوەڕوانی کردن و لەسەری وەستان بەڵام دوای بانگ لێکردن و دەست لێدان بەلادا دەکەوێت دوای پرسیارکردن لەوەی کە ئەم دایکەمان ئەم خوشکە بەڕێزەمان دینار دینار کۆی کردۆتەوە و هەتاوەکو شەیدایی دڵەکەی خۆی بۆ کەعبەتوڵڵا بەجێ بێنێ و بەڵام ڕێگا دەبڕێ و هەنگاو هەڵدەگرێ و نیەتی خۆی دێنێ و حەجی بەنسیب دەبێ و پاداشتی تەواوی حەج وەردەگرێ با وەفاتیش بکات کێ لە ئێمە تامەزرۆی دیداری ماڵی خوای پەروەردگار نییە لە کاتێکدا بە ملیۆنان مسلمان وەک ئومەتی رسول الله و نوێنەری مسلمانان لە سەرتاسەری زەوی ئێستا لە ماڵی خوای پەروەردگارن و لە هەوڵ و لە بەرنامە سازی و بەرنامە ڕێژیدان بۆ جێبەجێکردنی حەجی ماڵی خوای پەروەردگار خۆشەویستانم دەمەوێت لەم هەفتەیەدا تامەزرۆیی هەموو لایەکمان بۆ حەج لە سەرەتا و پاشان باسی گەورەی ڕۆژوو ڕۆژی عەرەفەتان بۆ بکەم کێ لە ئێمە تامەزرۆی ئەوە نییە کە ڕسول الله لە مەدینەوە وا بەڕێ دەکەوێ دەفەرموێت لە پۆشینی ئیحرامتانەوە لە هەڵگرتنی هەنگاو بە هەنگاو بۆ کەعبەت الله هەنگاو هەڵگرتن گوناهتان لێ دەسڕێتەوە و چاکەتان بۆ تۆمار دەکرێ ئێمە شەیدای ئەوەین خۆزگا لەگەڵ ئەو پێخەمبەرە ئازیزەدا بواینایە کە تەشریف دەبا و لە قەراغی مەکە نیشتەجێ دەبێ پاشان بەرە و مزگەوتی خیف و هەنگاو هەڵدەگرێ و لە کێوی عەرەفات نیشتەجێ دەبێ کێ لە ئێمە تامەزرۆی ئەو ساتە وەختە نییە کە سەحابە ئازیزەکان هەنگاو بە هەنگاو وشە بە وشەیە و پێغەمبەرە ئازیزە بۆ ئێمە دەگێرنەوە پێغەمبەرمان لەسەر وشترەکەیەتی و لە دامێنی چیای عرفات سەحابەکان دەفەرمونون بە دەستێکی مبارەکی پەتی وڵاخەکەی گرتبوو بە دەستێکیشی بەرزی کردبووەوە و دەلاڵایەوە لە خوای میهرەبان لەم ساتە وەختەدا ڕوو دەکاتە بیلال و دەفەرمێ ئەی بیلال مسلمانانم بۆ بێدەنکە و وشیار کەرەوە قسەیان بۆ دەکەم پێخەمبەرمان چی دەفەرمێ و چ پەیامێک ئاراستەی مسلمانان و ئومەتەکەی دەکات خۆشەویستمان دەفەرمێت هۆ کۆمەڵی مسلمانان مژدەبێ لێتان و ئێستا جبریل هات و سەلامی پەروەردگاری پێگەیاندم و مژدەی ئەوەی پێدام و فەرمووی پێیان بڵێ پێیان بڵێ مەغفورا لەکم وەلیمەن شەفەعت لەه پەروەردگار لێتان خۆش بوو و لەو کەسانەش کە ئێوە شەفاعەتیان بۆ دەکەن پەروەردگار بەهۆی کەسانی چاک و پاک و باشتانەوە تەنانەت لەو کەسانەش خۆش بوو کە چاکەکار نین یان خراپ نین یان نیەتیان بۆ خوای پەروەردگار ساغ نەکردووەتەوە سیدنا عمر خۆی پێ ڕاگیر ناکرێ دەفەرمی ئەی پێغەمبەری خوا ئەمە خاصە بەم مەجلیسە و خاصە بەم حەجەی تۆوە یان ئەمە بۆ ئومەتە تا ڕۆژی قیامەت ئالێرەدا مژدەکە بۆ ئومەتی ڕسول الله صلی الله تعالی عليه وسلم هەنگاو بۆ ئێرە هەڵدەگرن و بەشداری لە عەرەفاتا دەکەن مسلمانانی ئازیز بەسە تامەزرۆکردنی خۆم و ئێوەی بەڕێز بۆ ماڵی خوای پەروەردگار بەڵام ئایا دەتوانین لە مزگەوتی خۆمان و لە ماڵی خۆمان و لە وڵاتی خۆمانەوە ئێمەش ببین بە خاوەنی پاداشتی حەج ئایا هەموو ئەم خەڵات و فەزڵ و گەورەیانە تەنها بۆ ئەهلی عەرەفات و بۆ حاجیە بەڕێزەکانە لە وەڵامدا پێغەمبەری ئازی صلی الله تعالی علیه وسلم لە فەرموودەیەکی صحیحدا وەڵاممان دەداتەوە و دەفەرموێ نەخێر مژدەی لێخۆشبوونی خوای میهرەبان و خەڵاتی ئەوەی کە پەروەردگارمان نزیک دەبێتەوە لەسەر زەوی دەفەرمێت لمن وقف بعرفات ومن لم يقف ئەوانەی ڕاوەستاون لە عەرەفات و ئەوانەشی لە عەرەفاتانین ئەوانەی گەشتی ماڵی خوای پەروەردگاریان کردووە و ئەوانەشی لە نێو ماڵەکانی خۆیاندا دە ڕۆژی عەشری ذیل حجە بەرز ڕادەگرن هەنگاوەکانیان بۆ مزگەوت بەردەوامە و نوێژەکانیان بە جەماعەت دەکەن ئەوانەی نوێژی بەیانی و عیشا بە تایبەتی بە جەماعەت دەکەن ئەوانەی بە هەنگاو هەڵگرتنیان بۆ ئەنجامدانی نوێژە فەرزەکان لەسەر زاری ئەو پێغەمبەرە ئازیزەی کە هەمیشە و هەردەم ڕاستگۆیی لە زاری دێتە دەرەوە و ڕەحمەتە بۆ ئومەتەکەی دەفەرموێ بە هەنگاو هەڵگرتنتان بۆ نوێژە فەرزەکان پاداشتی حەجێکتان بۆ دەنووسرێ بە هەنگاو هەڵگرتنتان بۆ ئەنجامدانی نوێژە سونەتەکان پاداشتی تەواوی عمرەیەکتان بەنسیب دەبێ بەمانەوەتان لە دوای نوێژی بەیانی و ذکرکردن و بە تایبەتی زیندووکردنەوە و بەرز ڕاگرتنی ڕۆژی عەرەفە حەج و عەمرەیەکی تەواو تەواوتان بەنسیب دەبێ بەڵێ ئومەتی پێخەمبەری خوا صلی الله تعالی علیه وسلم هەموو لایەکمان لە هەنگاو هەڵگرتناین بەرەو کۆتایی ڕۆژانێ کە پەروەردگارمان سوێندی پێخواردووە و فەرموویەتی وەلفەجر وەلەیال عەشر والشفع والوتر بەتایبەتی ئێمە وا پاش دوو ڕۆژی دیکە هەنگاو دەنینە ناو ڕۆژێک کە پەروەردگار سوێندی پێ خواردووە و ڕۆژە تاکەکەیە کە ڕۆژی عەرەفەیە بەڵێ عەرەفە وەما ئەدراکە مەل عەرەفە کامەیە عەرەفە عەرەفە ئەو ڕۆژەیە کە پەروەردگار هیچ ڕۆژێک هیچ ساتێک لە ساتەکانی ساڵ لێخۆشبوونی خۆی بۆ بەندەکانی هێندەی ڕۆژی عەرەفە نییە ڕۆژی عەرەفە ڕۆژی بە ڕۆژووبوونە بە ڕۆژووبوون تیایدا لەسەر زاری ڕسول الله وسل الله تعالى عليه وسلم دەفەرمێ يكفر السنة الماضية والباقية رواه مسلم كفاراتی گوناهی دوو ساڵتە بە ڕۆژووبوونی ڕۆژی عەرەفە لە ڕۆژی یەکشەمەدا ڕۆژی عەرەفە ڕۆژی برایەتی و تەباییە ڕۆژی کامڵبوونی ئاینەکەمانە و ئەو ڕۆژەیە کە تیایدا هەرجەژنە بۆ ئێمە ئەلیەومە ئەکمەلت و لەکم دینەکم و ئەتمەمت و عەلەیکم نیعمەتی ڕۆژی عەرەفە ئەو ڕۆژەیە کە تیایدا دوژمنەکەمان ئەو دوژمنەی کە پەروەردگارمان بە ئێمەی ناساندووە کە ئیبلیسی لەعینە عەلەیه لەعنەت الله ئەو ڕۆژەیە کە تیایدا سەر شۆڕ و زەلیل دەبێ پێغەمبەرمان دەفەرمێ مەگەر لە ڕۆژی بەدردا ئیبلیسم دیبێ هێندەی ڕۆژی عەرەفە ئاوها زەلیل و ڕسوا بوو بێ لە ئەنجامی ڕەجمکردنی شەیتان و ئیبلیس لەلایەنی مسلمانانەوە ڕۆژی عەرەفە ئەو ڕۆژەیە کە تیایدا مسلمانان لە سەرتاسەری زەویەوە بێ گوێدانە ڕەنگ و زمان بێ گوێدانە دەوڵەمەنی و قەڵەوی بێ گوێدانە ڕەنگەکانیان هەر جۆرێکیان هەیە هەمووان بە یەک لیباسەوە کە لیباسی ئاشتیە کە لیباسی عیزەتە بە مەچەکێکی دەرخراوەوە بە یەک دروشم و شیعاری تەوحید و یەکخواناسیەوە لبیک اللهم لبیک هێمای عزت بۆ ئومەتی رسول الله صلی الله تعالی علیه وسلم دەردەبڕن بەڵێ خۆشەویستانم پێم خۆشە پەیام لەم وتارەدا بۆ هەموو لایەکمان ئەوەیە دوای زانینمان لە گەورەی ڕۆژوو و ڕۆژی عەرەفە ئێمە چی بکەین پێغەمبەرمان صلی الله تعالی علیه وسلم لە پێناسەی ڕۆژی عەرەفەدا دەفەرمێ ئەفضل دعا دعا و یومی عەرەفە گەورەترین دعا دعای ڕۆژی عەرەفەیە گەورەترین بە ڕۆژووبوون لە ساڵدا ڕۆژی عەرەفەیە کە کەفاراتی دوو ساڵ گوناهە خۆشەویستمان هێندە دوعا دەکا لە دامێنی چیای عەرەفات جەبەل الرەحمە و دەفەرموێ وخير ما قلت أنا والنبيون پێتان بڵێم وشەیەک ئەمن و هەموو پێخەمبەران وتبێتمان باشترین وشە بێ و سەرزارتانی پێ تەڕ بێ و ماڵتانی پێ ئاوەدان بێ و پەیوەندیتان لەگەڵ پەروەردگارتان پەیوەندیەکی ڕاست و دروست بێ بریتە لە کەلیمەت و تەوحید لا ئیلاهە ئیلا الله بریتیە لەو وشەیەی کە کەلیمەی تەوحیدە و ڕسول الله صلی الله تعالی عليه وسلم ئاگادارمان دەکاتەوە لا إله إلا الله مفتاح باب الجنة ئاگادارمان دەکاتەوە و تەنانەت دەفەرمێ لە قۆناغی زەلیلی و ژێردەستەیشتان هەر بە لا ئیلاهە ئیلا الله ڕزگارتانە بێ هەر کەسێ چ دروشمێک دەڵێ بیوتبایە بێگومان نەدەتوانرا ملیۆنان مسلمان لە عەرەفات و لە ماڵی خوای پەروەردگارا کۆبێتەوە ئەمەش پەیامێکە بۆ ئومەتی ڕەسول الله کە تەنها و تەنها بە پەیامی تەوحید و کەلیمەی تەوحید بە عەقیدەیەکی ڕاست و دروست بە عەقیدەیەک کە وەلا و بەڕا دۆستایەتی و دوژمنایەتی بە فەرمانی خوای پەروەردگار ئێمە ئەنجامی بین ئینجا دەتوانین ئومەتی ڕەسول الله لەسەر خێر کۆبکەینەوە بڵێ ئێمە لە ناو وەرزێکداین کە وەرزی دۆعایە بە تایبەتی لە ڕۆژی عرفەدا وەڵامدانەوەی دۆعاکانمان تایبەت نییە بە ئەهلی عرفاتەوە خوشک و برای مسلمانم بەڵکو ئەمە فرسەتێکە و بۆ هەموو ئومەتی ئیسلام و هەموو ئومەتی ڕسول اللهە بەڵێ بۆ شۆڕشی دۆعا بەڵێ بۆ لاڵانەوە و بەڵێ بۆ دەستی زەلیلی و زمانی زەلیلی بەرامبەر بۆ خوای پەروەردگار بەرزکردنەوە فرسەتە عریزەکانمان داخوازی و داواکاریەکانمان بۆ پەروەردگار بەرزکەینەوە و ماندوو نەبین لە دۆعاکردن بەڵام پێویستە بزانین دۆعای ڕوت هیچی پێ ناکرێ پێویستە بزانین گەر پێغەمبەر ئیبراهیم هیجرەتی نەکردایە دوعاکەی گیرا نەدەبوو ئەگەر پێغەمبەری ئازیز نەچوایە بۆ بەدر و ئەگەر نەچوایەتە دەرەوەی مەدینە خوای پەروەردگار مەلایکەی بۆ دانەدەبەزاند کەواتە من و تۆی مسلمانیش دۆعاکردنمان لە ئەنجامی بەڕۆژووبوونی نۆمینەی حاجیانە لە ئەنجامی بڕیاردانی قوربانیکردن و هاوکاریکردنی هەژارانە لە ئەنجامی نوێژ بە جەماعەتکردن و سەردانی نەخۆشکردن و لاکردنەوە لە نازداران و لە خزمەتی قورئانا ژیان و هاموشۆی بەردەوامی ماڵی خوای پەروەردگار کردنایە ئینجا دۆعاکانمان گیرا دەبێت بۆیە پێویستە ڕۆژی عەرەفە بکەین بە ڕۆژی شۆڕشی دۆعا شۆڕشێک کە تیایدا هەموو پێغەمبەران یەکێک لە هۆکارەکانی سەرکەوتنیان بریتیە لە دۆعاکردن با من و تۆی مسوڵمانیش بۆ عیزەتی ئیسلام بۆ عیزەتی مسوڵمانان بۆ ڕزگاری ئەم میلەتی کوردی مسوڵمانە بۆ شادبوون و هاتنەدی ئاواتی دەوڵەتی سربەخۆییمان بۆ لاکردنەوە لە هەژاران و لێقەوماوان بۆ کۆتایی هاتن بە دەسەڵاتی زاڵمان و گەندەڵکاران بۆ بڕینی دەم و دەست و دەسەڵاتی ئەوانەی کە قوت و قووەتی میلەتیان بڕیوە بۆ لاکردنەوە لە هەژارانی ئەم ئومەتی میلەتی کوردی مسلمانە پێویستە دەستی نزا و لاڵانەوەمان بۆ خوای پەروەردگار بەرز بکەینەوە و بپارێینەوە لە پەروەردگارمان هەتاوەکو دەرگای خێرمان لێ بکاتەوە باوە الحافظون لحدود الله سنوورەکانی خوای پەروەردگار بپارێزین ئەمانە ئەو کەسانن کە بەرز شعایری ئیسلام ڕادەگرن ئەمانە ئەو کەسانن کە تیایدا بەڕاستی بۆ خوا سڵحاون ڕۆژی عەرەفە ڕۆژی یەکتر ناسینە پێشەکیە بۆ ئەوەی کە جەژن دێتە پێشەوە ئەو جەژنەی کە جەژنی ئیسلامە ئەو دوو جەژنەی کە من و تۆی مسلمان شانازی پێوە دەکەین و بۆی دەژین و ئەنجامی دەدەین و هەرگیز تەرکی ناکەین هیچ گرفت و قەیرانێک هیچ نەبوونی و بێداهاتیەک هیچ بێ چێشتی و بێ نانی و بێ چکلێتیەک ئەو جەژنانەمان پێڕاناگرێ ڕۆژی نیشتەجێبوونی حاجیانە و هەروەها ئەویش یەکێکە لە ڕۆژە هەرە گەورەکان کەواتە من و تۆی مسلمان زۆر گرنگە دڵمان خۆش بێت خاوەنی ئاینێکین کە ئاینێکی کامڵە ئەمڕۆ لە سەرتاسەری زەویدا جگە لە ئومەتی ئیسلامی هیچ ئوممەتێک نییە ڕاستە خوێنی هەڕاج بکرێ وەک ئوممەتی مسوڵمان زەوی داگیر بکرێ وەک خاکی مسلمان بەڵام هیچ ئومەتێکیش وەکو ئومەتی ڕسول الله سەری بەرز نییە خاوەنی ئاینی کامل نییە لەو ساتە وەختەوە تا ئێستا کە پێغەمبەرمان ئەو ئاینەی بۆ ئێمە هێناوە ئەو قورآانە کامل بووە و هاتووە حرفێکی لێ زیاد نەکراوە نقطەیەکی لێ زیاد و کەم نەکراوە عیبادەتی نوێژ هەر پێنجە و نابێ بە شەش و نابێ بە چوار عیبادەتی ڕۆژوو یەک مانگە و زیاد و کەم ناکات حەرامەکانی حەرامە و حەڵاڵەکانی حەڵاڵە تا ڕۆژی قیامەت با لێرە و لەوێ هەر کەسێک وەک شەیتان و ئەحزابی شەیتان بیانەوێ دەستکاری ئاینەکەمان بکەن بەڵام وعدی پەروەردگارە برای مسلمانم خوشکی مسلمانم ئەوەی پەیوەندی بە ئاینەکەمانەوە هەیە پارێزراوە و بێخەم بین ئەوەی پەیوەندی بە ئەخلاق و بە عەقیدە و بە عیبادەتی خۆمانەوە هەیە با لە خەمی دابین و با خەمی لێ بخۆین برایانی مسلمانم ڕۆژی عرفە ئەو ڕۆژەیە کە تیایدا من و تۆی مسلمان دەبێت دوژمنانمان بناسین و دۆستەکانمان بناسین هەموو ئەهلی قیبلە و ئەهلی تەوحید برامانن هەموو ئەوانەی ئەتباعی شەیطان و حیزبی شەیتانن ئەو شەیتانەی کە دوخوای پەروەردگار دەفەرمێ دوشمنێکی ڕاست و ڕون و ڕەوانە بۆ ئێوە ئەو ئیبلیسەی کە بڕیاری داوە و بۆ خۆی وتوویەتی بۆ شەیتان ڕەجم دەکەین بۆ شەیتان ناپەرستین بۆ دوژمنی شەیتان و ئەحزابی شەیتان و شوێن کەوتوانی شەیتانین چونکە شەیطان ئیعلانی کردووە وتویەتی لأقعدن لهم صراطك المستقيم ڕێگای ڕاستیان لێ دەگرم و ڕێگایان لێ دەشێوێنم ولا أضلنهم گمڕایان دەکەم ولا أزينن لهم ژیانی حرامیان لا جوان دەکەم ولئغوینهم هەر هەموویان تووشی بەدگومانی و تووشی خراپ بیرکردنەوە بەرامبەر بە ئاینەکە و وە هەروەها گومڕایان دەکەم ولئمنینهم فێریان دەکەم هەمیشە و هەردەم ئاواتی نابەجێ بخوازن و هەمیشە خەیاڵ پڵاوانە بیر بکەنەوە وە هەروەها ولئامرنهم فلیغیرن خلق اللە ئەو ئیبلیسەی کە دەڵێ هەمیشە و هەردەم ئەمر دەکەم بە مرۆڤەکان ڕازی نەبن بە خەلقی خوای پەروەردگار دەستکاری لێویان کەن دەستکاری دانیان کەن دەستکاری لوتیان کەن دەستکاری ڕنگ و ڕوخساریان کەن دەستکاری تەنانەت ڕەگەزی نێرینە و مینەیان کەن ڕسواکردنی ئەم دوژمنەمان ئەو کەسانەی کە بانگەواز بۆ ئەحزابی شەیتان دەکەن ئەرکی سەرشانی من و تۆی مسلمانە کە پێویستە لەم ساتە وەختەدا ئاگادار بین و ئەو دوژمنەمان بناسین بەڵێ خوشک و برای مسلمانم دڵمان خۆش و ڕوومان گەشە هەرچەندە لە کاتێکدا قەیرانەکان زۆریان بۆ هێناوین هەرچەندە لە کاتێکدا هەژارانی وڵاتمان دەبینین بەڕاستی بە چاوی سەر و گریانی دەوێ بەڵام لەم ساتە وەختەدا ئومەتی ڕسول الله ئاگادار دەکەینەوە ئەوە پێغەمبەرەکەمانە بە سێ مانگ ئاگر لە ماڵیان نەکراوەتەوە هەر پێغەمبەرەکەشمانە لە حەجی تاقانە و حەجی ماڵئاواییدا بە دەستی مبارەکی شەست و سێ سەر وشتر سەردەبڕێ و ئیمامی عەلی بۆ سەد وشتری بۆ تەواو دەکات کەواتە من و تۆی مسلمانیش والله ثم والله ثم والله ئەو قۆناغەش تێدەپەڕێنین ئەو قەیرانە شتێتە بەڕێنین ڕسوایی زاڵمان و خیانەتکاران و گەندەڵکارانیش دەبینین ئەوانەی قوت و داهاتی ئەم وڵاتەیان دزیوە و شاردوەتەوە و دەدزن بەخوا بە ڕسوایی دەیان بینین ئەوەی دەمێنێتەوە دینداریە هاوکاریە برایەتیە مەردایەتیە بە تایبەتی ئەوانەی خوای پەروەردگار دەم و دەسێکی پێداون سەروەت و سامانێکیان لایە ئەمڕۆ ئەو ڕۆژەیە کە بەڕاستی دەتوانی بەخوا بە تێرکردنی سکی هەژارێک بە دابینکردنی پۆشاک بۆ هەژارێک بە دابینکردنی پێداویستی قوتابی و خوێندکارێک و ان شاء الله واللهی پاداشتی حەجێکت بە نسیب دەبێ پاداشی عمرت بە نسیب دەبێ بۆیە خوشک و برای مسلمانم با تەبای و برایەتی زیاتر لە نێوانمانە بێ با ئەم جەژنەمان جەژنێکی گەرم و گوڕتر و جەژنێک بێت با دوور بێ با خاڵی بێ لە گۆشت و لە چکلێت و لە شیرینی بەڵام ڕووی خۆش زمانی شیرین ذکر و تەسبیحات گردن ئازایی دوعای گەرم و چڕ و پڕ ئەوە ئینشاءاللە دەبێ بە دەرگا و دەروازەیەک کە خوای پەروەردگار هەموو لایەکمان لەم گرفت و لەم قەیرانە ڕزگار بکات خوایە بۆ خاتری ئیسمی عەظەمت یا ئەڵڵا خوای ئاسمانەکان و زەوی خوای جیبرائیل و میکائیل و ئیسرافیل خوای سەرخەری نوح و ئیبراهیم ئەی خوایە کە فرعەونەکانت لەناو بردووە یا ئەڵڵا لێ داواکارین خوایە ئەم ئومەتی ئیسلامیە سەربخە خوایە عیززەت بۆ ئیسلام و بۆ مسلمانان بگێڕەوە خوای پەروەردگار دەم و دەستی ئێمەش بەشداری بکات لە هێنانەوەی عیززەت بۆ ئیسلام و بۆ مسلمانان خوایە پەنا دەگرین بە تۆ لە شەیطان و لە ئەحزابی شەیطان خوای پەروەردگار ئێمە شانازی بە ئاینەکەتەوە دەکەین لەسەر ئەو ئیسلامە مارژێنە خوایە بۆ ئەو ئیسلامە بمانژێنە خوایە لەسەر ئەو ئیسلام و کەلیمەی تەوحید و لەبیک اللهم لەبیک کۆتایی بە تەمەمان بێنە یا اللە جەژنمان بکە بە جەژنی شادی ئاشتی و ئاوەدانی یا رب العالمین خوای پەروەردگار لێ داواکارین غادران و خیانەتکاران ڕۆ ڕەحمت ڕەحمەت و میهرەبانی و ڕزق و ڕۆزی خۆت لەو میلەتە هەژارە بکەرەوە یا اللە خوای شیفای نەخۆشی مسلمانان بە خوای عاقبەتی پیرەکانمان بە خێر گێڕە و هیدایەتی گەنجانمان بە دایکان و خوشکانمان بە حیا و بە شەرم کە هیدایەتی هەموو لایەکمان بە یا ئەڵڵا بتوانین لە ڕۆژی عەرەفەدا بە تایبەتی تۆ لە خۆمان ڕازی بکەین خوایە لێ خۆشبوونی خۆتمان پێ ببەخشە اللهم آمین ادعوا الله وأنتم موقنون بالإجابة